قاوە ئەکەم تۆش نایخۆیت بۆ ئێوە زەحمەت نییە نەخێر زەحمەت نییە ئەو خیرە کچێت دڵی بەنیازی بڕۆی بەڵێ بۆ کوێ؟ بۆ ئوتێلی کامیل بەگ ئەک پێ نەگەی بەڵێ کاری تازم دۆزیوەتەوە چەند خۆشحاڵم یاخۆ پیرۆزە بێ بێگومانە بێ پیرۆزبایم لێ بکەیت چونکە من لەمە بەدوا ئەبم بە بەڕێوبەری پەیوەندیەکان باشە پێم بڵێ ئەی من چی بکەم زەی نەبخان ئەی بینم ئەگەر کەسێکیان ویست بۆ قاپ شۆردن هیچ کەسێکمان دەست نەکەوت ئەوە ئەتبەم و ئەتکەم بە بەڕێوبەری قاپ شۆردن پێ چۆنەها؟ کچێ ئیتر تۆ کارێک بدۆزەرەوە باشە حافیز بەڕاست بەڕاست تۆ دەڕۆی هی ئەی کرێ خانوەکە خۆ هەمووی من نایدەم چیڵی لە بیرت چووە پارەی سێ مانگمان داوە سەرڕۆ جێم بەگ من شوێنێکی زۆر گەورم داوەتە دەستۆ هەندێک شت لە من مەپرسە خۆت جێبەجێیکە حەقی تۆیە گەورە لەگەڵ هەموو شوێنە قسەم کردووە ئەو پارەی هەمانە ناتوانین هەڵسوکەوتی لەگەڵ بکەین ئەی یانزە گروپی ئەڵمانی نەهاتن ئەوان چیان مەسەرات پێم بڵێ بێگومان ئەو بەرەو زستان دەڕۆین خەڵک زۆر لەلامان نامێنێتەوە. وەرە ئێرە بە خێراتی بە خێراتی ئەی شاجوانی کچەکان خۆش بیت جێمبەک ئەوە زێنەبخانە منە چم بۆ ژوورەکەم ئەتان بینمەوە ئێمە پێویستمان پێتە زووەرەوە باشە گەورم زۆر باشت کرد گەورم ئەگەر ئافرەتێک لە کارەکانماندا بەشدار بێت ئەوە زۆر شت دەگۆڕێت ان شاء اللە ژاڵەخان خۆشحاڵ دەبێت خۆشحاڵە بین ئەوە هات سڵاوت لێبێ خۆشەویستەکەم بە خێر بێیت ئێوە لێەوە بڕۆن ئێستا منی زۆر ژیان باشە کچم ژمارە ئێستەمبوڵم بۆ وەربگرە بەسەر چاو کامیل بەگ بەڵێ فەرموو یەک دەقە پەیوەندیەکت لەگەڵایە کامیل بەگ بەڵێ زەینەب خانم کاری تۆ کاری بەڕێوبەری پەیوەندیەکانە پیرۆزبایت لێ یەکەم چەند دڵخۆشم یاڵە کفتە وەرن کفتەی خۆش کفتەی بەتام وەرە بکڕە کفتەی بەگۆش یاڵە کفتە کفتە وەرن کفتەی خۆش بکڕن یەڵە کفتە کفتەیەکی خۆشمان هەیە پڕ لە گۆشتە وەرن بیکڕێن یەڵە کفتە یەڵە کفتە کفتە وەرین کفتە بکڕێن وەرنەوە یەڵە کفتە کفتە بکڕێن سەیرکە کفتەی بێ دەیەوێ شوێنی من تاووش بگرێتەوە ئافەرم بۆ ئەو کفتەی کوڕە نەما سوو وەرێن ئافەرم دەست کفتەی بە خۆشی بۆ من تاو پیاوی کاسبم خۆش دەوێ تۆش مناڵێکی کاسب دیاری. جێمی باک ساڵی داهاتوو هەر لێەوە هەتا تایەکانەکەی بەنمام و درەخت کچی تازەمان دەی وەرن دانیشن ئەم کاتەت باش گەورە. گیانەکەم با پێت بناسێنم بەڕێوەبەری پەیوەندی تازەمانە. ئەوە بۆ منم هەواڵە نازام کامیل بەگ ئەوە زانیت. بەڵام من هەفتەیەک لەمەو پێش لەگەڵ کچێکا قسەم کردو لە لەندەن ئەو شارەزایەکی زۆری هەیە کامیل ئەو کۆلێژی خزمەتگوزاری ئۆتێلی خوێندووە ڕۆژی هێنیە بۆ ئێرە بە یارمەتیتان گەورم دوایەتان بینمەوە هەندێک جار قسەی زۆر ناخۆشەکە یاگداری خۆت بە بزانم دو ڕۆژی مێردەکەم خراپە بێ بێگومان قسەی ناشرین ئەکام. بە یارمەتیتان من تۆزێ ئیش و کارم هەیە. خانم ئەو قسە جوانانەی کە کردێ جارێتر نێکیتەوە بۆ لە بەچوان خەڵی قسانەکەی وەڵی جەناب من لە بەر خاتری تۆ قساناکەم ئەگینە من حەقم چی بەسەرم سەرێشەیەوە یاڵایەکرم وتێلە بەسەر تاوێرانە بوو پێم دیەوە کاری خۆمە کاری خۆمە و تەواو باشە لە هیچ کارێکت پرست پێکردووم وەری بگرۆ پارێکی باش بخە بەردەستی مێردە خۆشەویستەکەم بای کامیل های تۆ بەخوا ئۆف ئۆف ئەتوانم بێمە ژوورەوە؟ فەرموو ئەوە چیەکەی؟ جلەکانم کۆکەمەوە بۆچی؟ بۆ ئەوەی بێزارتان نەکەم ئەڕۆم گەورم بۆ هیچ شوێنێک ناڕۆی ئەو کارە پێویستی بە کەسێکی تێگەیشتووتر هەیە با لەوە زیاتر بێزارتان نەکەم یەکێک لە ناو ئاو بێت و بەلەمی پێ نەبێت بڕوات چارەسەری هەیە زانیت حەزەکەمەوە بزانی ئەو کەسە منم تێنەگەیشتم گەورەم. ئەگەر من نەناسیت زۆر شت هەیە بیزانیت ئاوا بیر بکەرەوە هەموو شتێکم هەیە و بەڵام هیچ شتێکم نییە خێزانم هەیە بەڵام نیمە پارەم هەیە بەڵام میسرحەتم نییە مناڵم هەیە بەڵام نیمە ئەگەر هیچ نەزانی ئەوا هەژاریە زانی بەڵکو هەر نایناسم من نەزانم سەمونی گەرمی بەیانیان چۆن نەفرۆشم وانە و خوێندن چییە من نەزانم لە کەش و هەوای سینەما سیتۆ بفرۆشم زینب من نەزانم دەموچاوم بە بۆیە تێک بدەم و خۆمەک و فەقیر پیشانی و خەڵکە بدەم وە زۆر شتی تریش دەزانم بەڵام ئێستاەوە نەبەسە بیزانی ئێستا کەسێک هەیە کە زۆر لێم دوورە ئەو بە تەواوی هەموو شتێکی من نەزانێ منی بەجێهێشت و ڕۆشت نەوازم لێ هێنێت نە بۆ مەگری هەر کاتێک کە تۆ بینم ئەوە ئەوم بیرەکەوێتەوە زۆر دڵخۆشە بم کە تۆ بینم چاوەکانم گەشە بێتەوە کاتێ تۆ بینم ئەتوانم بپرسم ئەو کەسی ئاوا دڵخۆش دەکات کێە؟ بەڵێ ئەتوانی بزانی ئەوەی کە باسێکەم پارچەیەکە لە ڕۆح و گیانی من دنیای منی پڕ کردوتەوە لە تاریکی منی ڕزگار کردووە و هەروەها ژیانێکی ڕووناکی پێبەخشیەوە تاکە کەسێک کە لە گوڵ تێنەگادەی لە چی تێگات بەڵام ئەو ئێستا لێرە نییە ئەو کەسەی منێ بەبیرە هێنێتەوە کێیە؟ ئەتوانم بە کچەکەم بانگت بکەم بێگومان ئەتوانی پێم بڵیت جلوبەرگەکانە چاککەرەوە بە شوێنی خۆی ئەڕۆین بۆ کوێ؟ بۆ ئەو شوێنەی کە من و کچەکەم خواردمان لێ خوارد خێرە کچم ئەو دەتەوێت بۆ کوێ بڕۆیت؟ دەچم بۆ مارکێت حەنیفە خان کامیلی باوکت چۆنە کچەکەم باشە شکۆر قسەی لەگەڵاکەیت باڵە باڵە قسەم لەگەڵی کرد کەمێک پێشستا قسەم لەگەڵی کرد زۆر باشە ئێستا ئەو لە بۆ درومە کچەکەم باڵە لە بۆ درومە کی ئێزانی کەش و هەوای ئەوێ چۆنە لەوانەیە بۆ وەرزی زستان بگەڕێتەوە بۆ ئێرە کەش و هەوای ئێرە و نەبینی و ئازیزەکەم چەند ساردەخۆ هەراوینمان نەبینیوە ئەگەر قسە لەگەڵا کرد سەلامی منی پێ بگەیەنە باشە حەنیفە خان پێی دەڵێم باشە بە قوربان خوا لەگەڵ خوات لەگەڵ ئۆ پورە حەنیفە خۆزگە قسەم لەگەڵی دەکرد سڵاوەکان تۆ زۆر زۆر بۆ بۆ ئەو عافێتت بێ دەستەکانت خۆش بێ سەیر کە ئیبۆ ئێرە گۆڕەپانی بۆردوومە هەروەها ئێرەش مارینایە مارینا چییە مامە سادق؟ مارینا شوێنێکە بەلەمەکانی لێ ئەخەوێت ئی بۆ بەلەمەکەی منیش لەوێ خەوتووە کەواتە بەلەمەکان خەویان لێ کەوتووە ئەو قسانت گاڵتەیەیان بەڕاستیتە ئی بۆ بەلەمەکان هیچ کات خەویان لێ ناکەوێ بەڵام من گاڵتەم کرد ئەی کاکە خۆ منیش بەراستم نییە باشە گەورم بەخێر بێ گەورم خۆش بیسپا چێ خۆیتەوە بڵێ کچم بزانم چێ خۆیتەوە شەرابی سپی بۆ من خەست بۆ خانووی شەرابی سپی چ جۆرە ماسیەکتان هەیە برژاو بەڕۆن بێ ئێسک هەموو جۆرێکمان هەیە تۆ چێ خۆی برژاو منیش هەر برژاوە خۆم بەڵام خێرا شەرابی خستم بۆ بێنەها بە سەرچاو گەورەم پێم بڵێ ئێرەت بە دڵە خۆشە باوکە پێم بڵێ ماسی گەورە لێرە مەبەستێت ئەوەندە گەورە بەڵێ باوکە گەورە ئاخی بۆ ئاخ ئەتوانم ناوی بزانم کێ کچەکەت گوڵم سەرمەلک گوڵم سەرمەلک بەڵێ گوڵم سەر ناوی دایکی خوا لێ خۆش بوومە چەند ناوێکی خۆشە. کاتێک کە لەدایک بوو لە باوەشما ورد ورد پێەکەنی منیش لەو کاتەوە ناوم ناگوڵم سەر ئێستا لەکوێە؟ ئیستانبول قسەی لەگەڵەکەیت؟ نەخێر لەو کاتێک کە ڕۆشتۆ قسەم لەگەڵ نەکردووە بۆچی؟ ڕازی نەبوو بەوەی کە ژاڵە بێ بە خێزانم بەرگەی نەکرد جێگای دایکی بگرێتەوە ژالێخانت خۆشەوێ کامیل بەگ نازانم هەرە بێ خۆشم بوێ دەی بابی خۆینەوە بەڵێن بێ بۆت بکڕم کوڕەکەم یەڵە با بڕۆین باسی خۆتم بۆ ناکەیت پێم بڵێ کێیت و کچی کێیت هەرچەندە خۆشیش نێو پرسیارە بەڵام وەک واکە لەم قوبڵ بکە کچی تۆ گوڵم سار قەدەری وەکو من بوو بەڵام من کەمێ جیاوازتر بووم من تەمەنم هەشت ساڵ بوو باوکم مرد پاش مردنی باوکم دایکم شووی کردەوە ڕۆژ و مانگ و ساڵ بەسەرە چوو من زیاتر گەورەترە بووم ئیتر بووم بە کچێکی تەواو و گەورە بووم شەوێک لە جێگەی خۆم خەوم لێکەوت بوو هەستم بەکردنەوەی دەرگاکە کرد چی بوو باوکە؟ هیچ بووە خێرە؟ ئەوە چێک چەکەم ئەوە تا ئێستا نەخەوتووی گیانەکەم باوکە گیانەکەم باوکە کاتێک باوکم منی لە باوەش کرد تێگەیشتم کە زۆری خواردوێتەوە ئەوە تۆ چیەکەی باوکە چیم کردووە کچم خۆشم دەوێ ئازیزەکەم پێم ناڵێ ئەوە چ خۆشەویستیەکە باوکە خەڵک چیەکە بۆ ئەوەی کچەکەی خۆی خۆش بووە منیش ئاوا دەکەم کچەکەم بەڵێ وا دەکەم تۆ زۆر جوانی کچەکەم کچەکەم دایکە کە دایکم چەقۆی لێە ئەو یەکسەر مرد هەروەها دایکیشت نییە؟ ماوەیەک دایکم لە بەندی خانە بوو دوای نەخۆشیێکی پیسی کرد بەیان یەک چوومە لای بینیم لە جێگا کەوتو مردووە لەم بەیانیەوە ئیتر ژیانم پشتگوێ خست تەنها کارمە کرد ئیتر لەوە زیاتر هیچم نەکرد منیش وامەزانی لەم دنیاە تەنها من دەردە سەریم هەیە کچم بەسە گوێی مەدەرێ دەیبی خۆرەوە دڵنیا بە دەیخۆمەوە خۆشەویستەکەم سیر کە کێوا دێت کێ دێت؟ ئەها تۆ پرسیاری ئەو کڵاوی لەسرم بولێت کردم ئێستا خاوەنی ئەو کڵاوە بە ئێرەدا تێتەپەڕێت ئەوە ناڵێ بەڵێ ئەوانە دڵنیایت بێگومان دڵنیام ئەوە خۆیەتی هەی دایکە یوسف کوڕە یوسف یوسف کوڕم ئەوە منم سەرکردە سەرکردە سەرکردە ئی بۆ کوڕم ئەوە سەرکردەیە بڵێ بۆ کە ئیبینم دەی با بڕۆینە لای سەرکردە هاوڕێ خۆشەویستەکەم ئا هاوڕێکەم یوسفی من سەرکردە باش بە تۆ منت بینی یوسف وای وای سەیری کێت لەگەڵا چۆنی بۆ گیان وەرە وەرە وەرە بە قوربان وەرە ئەهی کوڕی باش چۆنی پێم بڵێ کەی هاتوون کچە شێتەکە هەچی ئەڵێ ئەمر کە باتەن فیزیکەم وا دیارەوە دەمێک یەکترێ ناسن ها بەڵێ یەکتریە ناسین سڵاو یوسف بەگ کچێ تو ئەزانی کێت بینیوە کێم بینیوە تو ئەزانی ئەم کەسە چ نرخێکی هەیە لە لای من ئەستەغفیرۆڵڵا سەرکردە. سەرکردە؟ ئممم ئێستا زانیم یوسف بەگ هاوڕێی تۆ بوو لە عەسکەری. بەداخەوە نەتزانی خانمی بچووک. دەی با بڕۆینە ژوورەوە ئینجا تێتەگەیەنم یەڵا دەی یەڵا دەی پێشم کەون دەی برا با بڕۆین. ئای کچە جوانەکەم نەمردم و خوا نەیکوشتم چی بکەم؟ بەڵام ئەو کەسەی بووە هۆی خۆشی ژیانم یەک کەسە گیانی دۆستمە هاوڕێی گیانمە ژیانی خۆم ئەەکەم بە قوربانی ئەو کەسە یەک کەسە ئەویش تەنها یوسفی هاوڕێمە ئەم یوسفە خۆشەویستەیە ئەستەخفیر الله سەر کردا نا ئەستەخفیر اللهی ناوێ هەنێ ڕاستی هەیە لە هەر شوێنێک و لە هەر جێگایەک بیت پێویستە بیڵیت ئەگەر تۆ ڕاستی بشاریتەوە هیچ سوودێکی نییە ئیتر من بە تەنها نیم کچێکم هەیە یوسف کوڕیشم هەیە برایشم هەیە هەموویانم هەیە هاوڕێشم هەیە بەڵام حیف کەسێکمان کەمە ئەویش چیە ی بۆ حەزێ لە ماسی نییە؟ ئا ئا هیچ حەزم لە ماسی نییە بۆ پێیان ناڵێ کوڕم ئێستا منیش پێیان ئەڵێم کوڕینە بۆ ئیبراهیم گۆشتی بەڕۆن بێنن بۆ کوێ ڕۆشتبوویت؟ ئەڵێم بۆ کوێ ڕۆشتبووی؟ نازانم چۆن نازانی؟ پێم وتی نازانم چییە دڵم لە پیس دەکەی؟ باوەڕکە لێت تێنەگەیشتم جێم ئەو بەڕاستە یا من بەگاڵتە تێگەیشتوم بەگاڵتە تێنەگەیشتویت پێت دەڵێم بەڕاستی مەژاڵە خانم بەخوا شێتی ئەزانی جێم من شێتانە تۆم خۆشەوێ هەندێک جار وام لێ دەکەیت بترسێم منت سەرسام کردووە کوڕم تۆ خەریکی کاری خۆت بە باشە بە سەر چاو کچم ویسکیەکم بۆ بێنە بەسەر چاو گەورەم بۆ هەموو شتێک سپاس دەکەم کام برایم ئاغا ئەگەر تۆ ویسکیت خواردایە سەرخۆشە بوویت ئەی مناڵ ئاگدار بهاتنەوە ئەو بەڕێوەبەر وەرە وەرە وەرە ژاڵە گیان تۆش وەرە بە قوربان وەرە سیرکە بزانە کێ هاتووە وەرە وەی باوەڕ ناکەم بە چاوەکانم یوسف ئەو تۆی بەخێر بێ یوسف بەڵێ یوسف هاوڕێکەم چۆنی براژن بەخێر بێ یوسف بەک ئەوە سوپرایزێکە سیرکە ئەوە ئیبۆگیانەکە چەند شیرینی بە قوربانت بم چەند گەورە بۆ ماشەڵڵا زۆر ئاگاداری یوسف بەها ئەو کەسێکی زۆر باشە هەر شتێکی ویست لە جیاتی من یەکسەر بۆی جێبەجێەکەیت و تەواو ئەمر دەکەی گەورەم خۆشحاڵم بەڕێز نەخێر خۆشەویستم هەرچەندە زۆر خۆشحاڵم بەڵام ناتوانم پێت بڵێم ئەزانی لە کوێ بینی من لەکوێ لە ڕێگا زینب خان بەڵێ گەورم پێیان بڵێ هەر ئێستا جوانترین ژوور ئامادە بکەن باشە گەورەم ئا شتێک هاتووەتە ئەقڵم ئەڵێم بەیانی پێشبڕکێ بەلەمەکانە لە بۆ درۆم ئێستا هاتە خەیاڵم بەڕێوەبەر بە کاپتن بڵێ بەینی بەلەمێکمان بۆ ئەمادە دەکەی گەورەم بە سەرچاو کەمێک ئێمەش بۆ خۆمان خۆشیەکەین دوای ئەوەشە چین بۆ کەناری دەریا چەند خۆشەوانی خێزانەکەم منە ڕۆمەوانە بە مۆژورەکەیان باشە شەو چات براژن شەوی تۆ شات دەی فەرموو ئەوەش بەزمەکە دەسی پێکرد ئینجا کارەکانمان سەخت دەبێت لەمە دو دەبێ ئاگامان لە خۆمان بێت هیچ خەمت نەبێ سەخت نابێ wandered very far, very far over land. هەموو شتێک چارەسەری هەیە جاڵە دوایی ئەم ئوتێلە دەبێت بە ئی هەردووکمان تۆ شاژنی گەورە و منیش پاشای گەورە ئەم شتانە چۆن ڕوئەیە بەخۆ ئێمە شانسمان نییە باوەڕ کە پیلانەکەمە هەموو لە دەست چوو ئینجا باشە ئاو ئاوەدانی نییە؟ دەستت خۆش سپاس فەرمونەوە ژوورەکەتانە ئەستەفرله. باوکە ئەو ماڵە هی چێە؟ ئەمە ژوورەکە لە وتێلەکەی من لەمە دوا ئەم ژوورە ژووری ئێوەیە باوکە یعنی ئێستا ئەوە ماڵی ئێمەیە؟ نەخێر کوڕەکەم هەر وەکو سەرکردە وتی ئێرە تەنها ژوورێکە لە هوتێلەکە ئۆ باوکە تەلەڤزیۆنیشی هەیە وەرە بۆ لای خۆم کوڕەکەم وەرە تۆ لەمە دوا دادەزەینەبت ئاگدارتە بێ زەینەب خان ئیتر تۆ لەمەو دوا دوو کارت هەیە و موچەکەشت بۆ زیادەکەم دڵنیا بە دوایی کارەکەم کۆتایی دێت گەورەم نەخێر کچم تۆ ئەمەد لە کوێ هێنا باوەڕ بکە ئەمەم لێرەوە هێناوە گەورەم نامەوێ موچەکەم زیاد بکەی ئەمە یەک دووەمیش هەندێ مناڵ هەیە مرۆڤ خۆی حەز ئەکات لەلایەن بێت ئەگەر گرنگی بە ئیوە بدەم ببین بە هاوڕێ ئەوە من خۆشحاڵە بم دڵنیا بلەوە تۆ هیچ خەمە نەبێ گەوری خۆشەویست ئەفەرم کچم ئێستا من کچێکی لەم جۆرەم ئەوێت من و باوکت لە دەرەوە بین وەرە بۆ لای من وەرە بچینە باڵکۆنەکە یوسف وەرە یوسف پێچۆنە هوتێلەکەت بەدڵە زۆر خۆشە سەرکردا خوا قازانجت زۆر بکات بیکێشە وای یوسف چەند کارێکی باشت کرد بڕوا بکە لە باشترین کاتە هاتی سوپاس سەرکردا من لە بیرم نەکردویت کورام قسانە چییە لە نێوان من تواکەی شتیوا هەیە پیاوێکی کفتە فرۆش هەیە باسی تۆم بۆ کرد وتی ئێرە بۆ درۆما هاوڕێ هاوڕێ خۆی ناناسێتەوە بەڵام کە هاتم بۆ ئێرە دەرکەوت کە تۆ منت لەبیر نەکردووە چۆن لە بیرتەکەم یوسف هاوڕێ ڕاستەقینە ئەوەیە لە بازارەوە هەتا ناو گۆڕەکە لەگەڵت بێ خوا ئاگادارە چەندین هاوڕێم هەبووە و لە ژیان دانەماون بەڵام تا ئێستا لە یادم نەکردوون داوایەکم لە تۆ هەیە لێرە چەندین ماڵ پێزانم یان ئەڕۆم لە مەحشار بە نووسنگەیە کەڵێم هۆتێلێکی بچووکت بۆ دۆزێتەوە ئێمە لەمە زیاتر بێزارت ناکەین سەرکردا تۆ بە گوێری خۆت کارت هەیە باخچەیەکی بچووکم هەبوو فرۆشتم ئەمەوێت کارێک بۆ خۆم بکەم بیرم کردەوە کە تۆ لێرە دەناسم گەر خانوویەکی بچووک بکڕم لێرە نامێنمەوە و چیتر تۆش بێزار ناکەم بۆ من بێزارە بم یوسف تۆ شێتی ئێستا تۆ لە لای منی، ئەزانی چیت پێ داوم؟ تۆ ژیانت پێ داوم، گیانت پێ داوم. ئێرە ماڵی من نییە، ئێرە هی تۆیە، بڕوا پێ بکە. ئەزانم هەندێ شت هەیە، بەڵام نابێت بە پارە. ئەگەر هاوڕێیەک یان دۆستێک یان برادەرێکم بێت من زۆر دڵخۆشە بم. بڕوا بکە زۆر دڵخۆشم. دادە زینب تەمەنت چەندە؟ ئەوە مەپرسە لە تەمەنی ئافرەت ئی بۆ نامەوێ ئەوە فێر بیت بۆ هەموو پیاوێک دەپرسێ ئەبێت بەڵام پرسیار لە تەمەنی ئافرەت مەکە دادە زەینەب شوت کردووە؟ نەخێر یعنی شوت نەکردووە بەڵێ بۆ چەند پرسیاراکەیت هیچ چۆن هیچ هەروە لێم پرسیت چۆن ئاوا لێت پرسییم؟ لە لای ئێمە کە سەمەنی چواردە و پ ساڵ بێت یەکسەر دەیدەن بەش و بۆیە پرسیارم کرد ئێستا لەبەر ئەوە پرسیت ئەو نەکات و تەمەنێت لەوام بچووکتر بێ پورە زینە ئێ من لەوان بچووکترم من مناڵم دادە زینب تۆ تا ئێستا عاشق بووی ئەمەیانە لەکوێ هێنا تەلەڤزیۆنەکەەوە ئاڵێ ئەمشەو تۆ زۆر شتی سەیرە پرسیت دووبارە پرسیارت لێ نەکەم دادا پرسیارکە ئی بۆ پرسیارکە باشە دادا ئاه یوسف گیان ئیتر ئاوایە ئی بۆ چیەکە خەوی لێکەوت خۆ بێزاری نەکردووی نا بێزاری نەکردووم لێرە دایبنێ لێی گەڕێ بۆ خۆمان کوڕم ئەمرێکی تر نییە کامیل بەک سپاس کوڕم تۆ توانی بڕۆی ئەوان لە کوێن؟ لە باڵکۆنەکان گەورم بە یارمەتی خۆتان ئەگەر کارێکتان نییە منە ڕۆم ئێوە قسەی تایبەتی خۆتان بکەن هیچ کاتێک نابێت تۆ بڕۆی دەی بڕۆ کورسێ بێنە خێرا لێرە دانیشە یڵا دەی بەڵام من یڵا ئەم شەو شەوێکی چەند خۆشە یاڕەبی خوایە شەوێکی وا خۆشکەی بە نسیبی هەموو کەسێک لە دووری کچەکەم ڕزگارم بوو ئێستا زەینەبم ناسیوە جوانترین هاوڕێم دۆستی گیانی بەگیانیم یوسفم بینی ئیتر لەم ژیانە چی ماوە من بمەوێت دە یوسف بەخێر بێی فەرموو زۆر سپاس سەرکردە ساڵێک لەمەوە پێش من یوسف پێشبڕکێمانە کرد بەخوا یوسف گیان دوو کیلۆمەتر لە من دوور بوو بەڵام هەر ئەمود ئەبێ من سەر بکەون بەسەریا ئەمود یوسف من سەرکردم بەڵێ هەر ئاوا بوو بەخوا هەر خۆم بردمەوە کچم بەخۆشی بەخۆشی سەرکردا ئەم دەریایە بینی یوسف ساڵی پار بەلەمێکی پێشبڕکێم هەبوو لێرە پێشبڕکێم کرد پلەی سێم وەرگرت پلەی سێم ئەمانەت لەکوێ هێنا سەر کردا کاری بەلەم مەکرد لە دوای خۆشیێکی زۆری تر وازم لێ هێنا هەموو شتێک ئامادەیە جێمی باک ئامادەیە گەورەم ئی بۆ بچکۆلانە چۆتە بازار شت بکڕێت چاوەڕێ ئەو دەکەیت ئای خوای گیان دواکەوین ئاه ئەوە هاتەوە گەورەم چۆنم ئاوە باوکە وای وای ئی بۆ کوڕە شێرەکەم نەمناسیەوە هەر هەمووی دادە زەینەب بۆی هەڵبژاردوون شایەنی نییە دەی واز لەم قسانە بهێنن ئی بۆ حەز لە مەلەکردن هەیە تۆ شەبێ لەگەڵمان بیت باش گەورم من بەم جلو بەرگانەوە ئەخرم ڕۆ گروپ دێت جێمی بەگ ئاگداری گروپەکە بێت خەمت نەبێ بەدڵی تۆ دەبێ تۆ ئاگداری بۆە بیت